هەژاری موکریانی لە گێرانەوەی سەرگوزشتەی ژیانی خۆیدا باس لە حەمەی مەولود دەکات و دەڵێ هەرچەندە 24 ساڵ لەو دەمەوە ڕابواردووە و ئێستا حەمەی مەولود مردووە منی زۆرم سەرگوزشتەی ئەو لەبیر نەماوە بەڵام هەرچۆنێک بێ شتێکتان بۆ دەگێڕمەوە جارێ بابزانین حەمەی مەولودم لە کەیەوە ناسیوە. حەمە پیاوێکی نەخوێندەوار، دز، زۆر سەرشێت و شەڕفرۆش بوو، سابڵاغی وەزاڵە هێنابوو، دزی بە ئاشکرای دەکرد، جارێک دەچێتە ژوور لە ماڵە جولەکەیەک، جولەکە دەگەڵ ژنەکەی نوستون. حەمەد دەستە نوێنێک هەڵدەگرێ، پانەوپان لە دەرکەوە ناچێ. جولەکە بانگ دەکا، کاکە حەمە گیان تیلاوتیل ئاوا بۆت دە دەرکەوە ناچێ. لە دامەزرانی ژێکاف دا هاتە حیزبەوە. پیاوێکی زۆر بە بڕشت و موخلیس بوو. ژێکاف کە دە پێش دا خەڵکی ئەترسان، تفەنگ هاویشتن و ترساندن لە عۆدەی حەمەد بوو. دەگەڵ هێزی چەکداری کۆمەڵە لە هاوکارە هەرە ئازا و بەکارەکان لە شەڕی مەکڵاوێی دەوری سەردەشت لە ئەترافی سەقز ناوی دەرکرد. پڵنگێک بوو لەبەر هەزار کەس نەدەپرینگایەوە. هەموو زۆرمان خۆش دەویست. ئارەقخۆرێکی بێوێنە بوو. پیرە پێشمەرگەیەک بۆی گێڕامەوە کە حەمەد لە مەکڵاوێ دە ناو ماڵێکدا قەتیس مابوو. دوژمن دەوری دابوو، ئاگریان بە ماڵەکەوە نابوو. چەند کەسێکی گیانباز خۆمان گەیاندێ. دیوارمان بڕی. پێمان وت. حەمەد، وەرە خۆت خەڵاس کە. ئەویش وتی، ها، عارەقتان بۆ هێناوم، ئەگەر نەتان هێناوە بڕۆن، من هەڵنایەم. دوای ئەوە قازی خۆی تەسلیم کرد و بارزانی بەرەو شنۆ کشانەوە. حەمەد ڕەگەڵیان کەوت و لە هەموو شەڕەکانی دەوری قاڕنە و دەشتی شنۆدا زۆر بە ئازا ناوی دەرکرد. ئەویش وێڕای شێخ ئەحمەد و بارزانییەکانی کە چوونەوە عێراق، خۆی تەسلیمی عێراق کرد و دوو ساڵ لە کەرکووک گیرا، پاش حەپس ماوەیەکی زۆر سەرگەردان مایەوە. بیستبووی کە شێخ لەتیف بۆ ناسریی لای بەسرە دوورخراوەتەوە، خۆی گەیاندبوویە بە خێری ناسەلامەتی، بووبووە چێشتلێنەر و پیاوی بازاڕی شێخ. وەڵا چی بڵێم یا شێخ ئەو میوانانەم پێی خوێن تاڵ بوو کاڵەکی دەکڕی هەمووی قاش دەکردن کامی بێتامە لەبەر من و میوانانی دائەنا. ڕۆژێک ئیشتیای گونەبەرانم کرد حەمەد ڕۆیشت پڕی بوخچەیەکی هێنا وتم، ئەو هەمووە چییە؟ وتی، کوڕە هەر لێی گەڕێ چووم بە قەسابەکەم گوت، گون، تێم نەگەیشت. هەردووک دەستم کردە گوێ و باڕاندم و دەستم بۆ گونی کابرا برد. چەندین قەسابی بانگ کرد و بۆی گێڕانەوە. هەر کەسێیان چەندی گون لە لا بوو هێنایان و قەرارە هەموو ڕۆژ بۆم کۆ کەنەوە و پووڵیش نەستێنن. لە بەغدا شاگرد عەکاس بووم. ڕۆژێک لەبەر دەرگای دووکان وێستابووم، حەمە پەیدا بوو. وتی. هەژار دینت وا لێ دەکەم دونیات بۆ گەڕام وازم لە شێخ هێنا. بردمەوە مەنزڵەکەم کە دەگەڵ حەمەی ڕەشادی پێکەوە بووین، شەوێک حەمەی ڕەشادی چوار برادری تری لەسەر شەڕەفی حەمەی مەولوود داوەت کردبوو، سفرەی ئارەقیان ساز دا، پێیان وت، کاکە حەمەد فەرموو، ئەویش وتی، کاکە ئەم جیقنە جیقنە ئارەق خواردنەوەم بە کەیفێ نییە، ئێوە بخۆنەوە تا نۆرەم هات بۆم دەو قاپەقووڵە بکەن. پتر لە نیو بوتڵ ئارەقی بۆ کۆ ببوەوە بەیەک بین بەسەریەوە ناو یەک جێ تەخت لێی کەوت و تا بەیانی درەنگ وە هۆش نەهاتەوە چەند ڕۆژێکی زۆر خۆشمان پێکەوە ڕابوارد ئێوارەیەکی سەرما کە چومەوە حەمەد خۆی ساز کردوە دەڕوا ڕەشادی گوتی دەترسم دڵی لە ئێمە ئێشابێ گوتم نا حەمەد چەند ساڵە دزی و چەتەی نەکردوە فیل کەوتوەتە یادی هندستان حەمەد گوتی ئای ڕەحمەت لە بابت بە خودا بۆیە دەڕۆم. لە گوندی خەلان لە نزیک سنووری ئێران بووبووە میوانی شێخ عەلائەدین. وەزارەتی دەرەوەی ئێران چەند جارێک لە عێراقی خواستووە کە حەمەی مەولوودە چرچ زۆری سەرباز و پۆلیسی ئێمە کوشتووە و دەگەڵ بارزانییان هاتووەتە عێراق بماندەنەوە، فایدەی نەبووە، کە زانراوە وا لە خەلانە قۆڵیخانی قەرەپەپاغ و سەرهەنگییەک دەنێرنە ڕەواندز. دەنێرن حەمەد دەگرن حاکم لە ڕەواندز کوردێکە پێی دەڵێ کوڕە پێم بڵێ تۆ ئێرانیت ئەویش دەڵێ نەخێر قوربان خەڵکی خەلانم و عراقیم ئەویش دەڵێ ئەو قوڵی خانە دەڵێ دەیناسم و هاوسەنگەرم بووە ئەویش دەڵێ قوربان هەرسێک تەلاقم کەوتوبێ بە حیاتم نەفەسم لە تریاک نەداوە پێی دەڵێ یانی چی؟ حەمە دەڵێ، یانی ئەگەر ئێرانی بام، وەک جەنابی سەرهەنگ ئاو بە لووتمدا دەهاتە خوار و ملم چرچ و باریک و ڕەنگ تڵخ دەبووم. حاکم پێی دەڵێ، بڕۆ، تۆ عەراقیت، ناتگرم. کابرایەکی زینوەیی ناوی حەمەی مەولوود دەچێتە دیوی ئێران چا بفرۆشێ. دەیگرن، پێی دەڵێن، ناوت چییە؟ ئەویش دەڵێ، قوربان، حەمەی مەولوود. ئەمر دەکەن بیبەنە ورمێ و ڕۆژێ دوو جار دارکاری بکەن تا دوو مانگ. وتی، کوڕە هەر لێی گەڕێ، نازانم چ سەگبابێک ناوی وەک ناوی منە، دەڵێن زۆری پۆلیس و ئەفسەر کوشتووە، دوای دوو مانگ لێدان و تێهەڵدان بەرەڵڵا کرام. ئاخ ئەو سەگبابەم گیر بێنایە و خوێنیم بخواردایەتەوە. پێم وت، چم دەدەیەی پێت بڵێم؟ ئەویش وتبووی، هەرچی تۆ بڵێی. پێم وت، بوخچە جغارەیەک بێنە. ئەویش یەکسەر بوخچە جگارەکەی دامێ و وتی، فەرموو قوربان. منیش وتم، کاکە! ئەم برایەی خۆت حەمەیە. ئەوە ئەو حەمەی مەولودەیە تۆیان لە باتی گرتووە ڕوو دەکاتە حەمە و پێی دەڵێ، دەک ماڵت بەسێ چەپی قوڕێ گیرێ جا ئێستا بڵێم چی؟ حەمەش پێی دەڵێ، هیچ مەڵێ تۆزێکیش توتنم بدەیە و چایەکەش بڵێ دەمکەنەوە. لە کەرکووک شاگرد عەکاس بووم حەمەم لێ پەیدا بوو. کاکە لە کەرکوک کاسپیەک دەکەم ماوەیەک فیشەکی بە قاچاغ دەبردە سولەیمانی بەهۆی مەجیدی کاکەوە کارێکم لە بیمارستانی گەورەی کەرکوک بۆ دۆزیەوە شەوانە پاسدار بێ و بە ڕۆژ ئازاد حقوقیش مانگێ دە دینار زۆر زوو خۆی خۆشەویست کرد دکتۆر عبدالرزاق سەرۆکی بیمارستان گوتبووی شەهادە جنسیەت بۆ وەردەگرم تا بتوانم حقوقت زیاد کەم ڕۆژێ گوتی قەرزێکم لەسەر عبدالخالقی حاجی ئاڵایە. کە سابڵاغێکی قاچاغچی بوو، قەرار بووە دەمانچەم بۆ بکڕێ، پووڵەکەی خواردووە، ئێستا بە قەتارە لە بەغداوە دێ، دەڵێی چی؟ منیش وتم، حەمەد، شەڕ و هەرا ساز مەکە، تۆ بۆ خۆت قاچاغی. ڕۆیشت، هاتەوە وتی، لە قەتار هێنامە خوار، پووڵەکەشم لێ سەندەوە. جارێکی تر هات گوتی، دەمەوێت بچمە ڕووسیا، تۆ نایەی؟ وتم نەخێر. هەر ئەو شەوە تفەنگی دابووەوە بە بیمارستان و ڕۆیشتبوو، ئیتر لەو ساڵەوە کە هەزار و نۆ سەد و پەنجا و یەک بوو، نەمزانی چی بەسەر هات، لە ساڵی شێست سەفەرەکەی بۆ گێڕامەوە. پێی وتم، لە کەرکووکەوە هاتمە دزەی مەرگەوڕ، حاجی سەید عەبدوڵڵا ئەفەندی گوتی، منیش پیاوێک دەنێرم خەبەرێکی سەید عەزیزی کوڕم بزانێ. کابرا سەیدێکی تووتنفرۆش بوو. خانەخوێکەمان دەمانچەیەکی لێ ساندین کە شارەزایی سەر ئاراسمان بکا. دەگەڵ سەید بەرە بەرە خۆمان لە ناو گێشە گیادا شاردەوە کە بە ڕۆژ ئێرانی نەمان بینن. شەو کە خەبەرم بووەوە ئاسمانی پڕ لە ئەستێرە نازانم چ وەختە. وتم، سەید، سەید هەستەوە! نەخێر خەبەر نییە. بە تەنیا هاتمە سەر چۆمی ئاراز. جلەکانم نایە نێو ڕانکەکەم. قوتووی تووتن و پەڕم دە کەناری سەرکڵاوە چەقان. خۆم بە چۆمدا دا. لە نێرینەی چۆم ماندوو بووم. ڕفاندمی. بێهۆش بووم. ڕووت، نە ڕانک نە کڵاو، لە ڕان بەرەو ژوورم لە سەر ڕەمل و لاقم لە ئاودایە، چرا دیارن، خوایە ئێرە ئێرانە یان ڕووسیایە، سەگبابێک جارێک فێری دوو کەلیمە ڕووسی کردبووم، ملم لێ نا، ئیدی سودا، ئیدی سودا، واتە وەرە ئێرە، وەرە ئێرە، لە پڕ شەش سەربازی ڕووس ڕووی تفەنگیان تێ کردم و دەستیان بەستم، دەلەرزیم، یەکیان پاڵتۆکەی خۆی بە شانمدا دا، هاوارم کرد، سیغار! سیغار! چەند نەفەسێکیان بە دەمەوە کردم، بردیانمە باکۆ. دە حەپسێکی تاریکدا خۆم دیتەوە. تاقە یەک نەفەری تێدا بوو، لە سووچێکدا کرووشمەی کردبوو. سیغار! سیغار! کابرا پاکەتێکی تووتنی ماخۆرکا کە هەمووی قسڵ و زەرنیخە بوو هێنام. لەتە ڕۆژنامەیەکیشم دیتەوە. وەک چای بە قالان پێچامەوە و کابرا ئاگری بۆ پێوە نا. یەک مژم کێشا. هەر ڕاست بوومەوە ملم دەملی کابرا نا. یەکترمان وەبەر شەقاندا. پاسەوان لە فیتەیدا هاتن، وتیان، خەبەر چییە؟ وتمان، هیچ قوربان گاڵتەمان دەکرد. کابرای هاوزیندانیم جوولەکە بوو، گوتی، بە تۆمەتی دزی لە بانک گیراوم، ئەدی ئەتوو؟ منیش وتم، جارێ نازانم. بردیانم بەر لە هەموو شتێک بە زەررەبینی درێژۆکە لە قوونمەوە تەماشای ناو ڕیخۆڵەیان دەکردم کە وەرەقەم نەخواردبێ. وتیان، چ کارەی؟ نەقڵی خۆم گێڕایەوە. وتیان دەی بۆ دەڵێی ڕووسی نازانم؟ ئەدی بۆ لەسەر چۆن بە ڕووسی دەدوای؟ منیش وتم گەورەم هەر ئەو دوو کەلیمەم دەزانی. ئەگەر ئەو کابرایەی فێری کردووم تووشی بم دەبێ بیکوژم. وتیان نەخێر تۆ جاسووسی ئینگلیسانی، شێخ عەبدوڵڵا تۆی ناردووە. منیش وتم دە ئێوە دە تەیارێکم نێن بۆمبام بدەنێ تا بچم بە سەید عەبدوڵڵای دادەم. ئەوانیش وتیان ئەو قسانە هەر بۆ خۆت باشە. جولەکەی هاواڵم بەو شەڕە شەقە زۆر کەیفیات بوو هەموو ڕۆژ حەڵوایەکی بە شەقانمان دەکرد ڕۆژی یەکشەمە خزم و قەومی هاتبوونە دیتنی گوتی هەمووتان بچن جغارە بێنن بە ئەوەشێک جغارەم بۆ هات و بوومە شای لەسەر تەخت لە باکۆرا ڕەیان گوێستم بۆ زیندانی فڵان لەوێوە بۆ فڵان شار. ئەوکات ڕەنگە حەمە ناوی پەنجا شاری گوتبێ کە لەبیرم نەماون. لە زینداندا ئەفسەرانی ئەڵمانیش هەبوون. زۆر خۆش دەژیان لە تاوهەڵاتنەوە دەهاتنە بەر تاو وەرزشیان دەکرد جگەرەی باشیان هەبوو دوای ئەوان بۆ نیو سەعات ئێمە دەچوینە حەسار قونج کەجگارەکانیانمان هەڵدەگرتەوە زیندانیەکی روسمان دەگەڵ بوو نەقیزەی دروست کردبوو تا من دوو قونجکم هەڵدەگرتەوە ئەو هەمووی دەچنینەوە خاک ئەندازێکی ئاسنم لەسەریدا نوقمی خوێنم کرد لەوێش رایان گواستم نزیکەی دوو ساڵ لەو زیندان بۆ ئەو زیندان راگوێزرام باریان کردم هێنامیانە سەحرای کەرەکەڵپاق، چەندین ملیۆن حەشامەتی تری لێ بوو کە لە سیبریا و هەموو زیندانەکانی شووڕەویەوە هێنرابوون، دەتگوت حەشری نێرەکەرە، برسی و ڕووت و سەرگەردان، بە ناو ئەو هەزارە زیلەدا دەخولامەوە بەڵکو یەکێک پارچە نانێکم بداتێ، کابرایەکی ئەرمەنی دیار بوو پووڵی زۆرە، گوتی، ئەرێ تۆ لە ئاشپەزی دەزانی؟ منیش وتم، های، هە عەجەب کەرێکی، ئەو مابەینە بە ڕۆژ داریان پێ شکاندوون و بە شەو دە حەپسیان کردوون. ئەوانیشیان هێنابووە لای من، قاپ و قاچاغم هەر لەوێ بەجێ هێشت و چوومە لای سابڵاغیان. ئەوانیان قبووڵ کرد بچنە باکۆ. هەوڵیان بۆ منیش دا، بردیانمە ئازەربایجان لە گوندێک بە ناو، کووبا، لە سەد کیلۆمەتری باکۆ کرامە پاسەوانی باغاتی دەوڵەت. ئەوێم زۆر خۆش بوو بەڵام ڕەحیم قازی ناچاری کردم بێمە باکۆیە حقوقی پەناهەندەگی وەردەگرم خانووم دراوە تێ ئەوە تۆم لێرە دیتەوە. منیش پێم وت باشە کاکە حەمە وەختێ لە بەغداوە چووینە خەلان بە هەوای دزی و چەتەیی کردن چت بە چی کرد پێی وتم، لە خەلانەوە تفەنگێکم پەیدا کرد، بە پێشدا بە تەنیا دەچوومە دەوری سابڵاغ، لە هەر کوێ ئەمنیەک، ئەفسەرێکم دەستکەوتایە دەمکوشت و کەلوپەلەکە و ئەسپ و چەکەکەم دێناوە بە دزی دەمفرۆشت. پۆلیس وەک چاوئێشە لێم دەگەران. ڕۆژێک خۆم کرد بە چایەخانەی قازیاوادا کە لەو بەری چۆم بوو. قاوەچی گوتی. نامە خۆت بشارەوە، دەستەیەک ژاندارم و شارەبانی هاتن لە تۆیان دەپرسی و ڕەنگە بگەڕێنەوە غارم دا. لە بن کەنداڵێک لە ناو سپیداران دا خۆم درێژ کرد. شارەبانییەکی کوردی سابڵاغی هاتە سەر کەنداڵ. ڕاست بە سەر من دا میزی کرد. لێ ڕاست بوومەوە. پێم وت، سەگ باب دەتکوژم! ئەویش وتی، حەمە دەخیلە ڕاکە، ئەوە لە تۆ دەگەڕێین! بۆ شەریکە چەتە بڵووت ناوم ڕەگەڵ کەوت کە ئازەربایجانی و زمانی پیشەوەری ناوبانگی هەبوو. قەدەرەکیش چەتەی مستەفاخانی، خوێڕیاوا بووم ئەویش لە حەپسی کەرکوک ئازاد کرابوو ئەو جار دەگەڵ قالە تەگەرانی و چەند چەتەیەکی تر کە ببووینە هەژدە کەس لە ئێران کەوتینە کار جارێک برایمە سووری قاچاقچیمان ڕووت کرد کە دەیانگوت خەبەر بە دەوڵەت ئەدا دووباری بارگین کوتاڵمان لێسان هێنامانە وزەندەرە لە دەشت دەنا و گیشە گیامان خست سبەی هاتینەوە بارمان کرد و چوینە پشتی دەرمانێ لەوێ زانیمان کە گیاخراوەتە جێگەی کوتاڵ و چەند تۆپێکمان لێ دزراوە بڕیارمان دا ئاغای زەلام زەلام ڕووت کەین، چووینە سەر شەهابی بەردە زەرد، دەست و لاقمان بەست بردمانە ئەشکەوتێک، پەپوولە، زێڕم دەیە بەرت دەدەم. داوای پەنجا هەزار تمەنمان کرد، مەلا هات و پاش چەقەی زۆر پێک هاتین بە شەش هەزار ڕازی بین، پووڵمان وەرگرت و ئاغا ڕۆیشت و پتر لە چوار سەد تفەنگچی کورد و ئێرانی دەوریان داین، کردمانە شەڕ. پیاوێکمان لێ کوژرا لە تاریکایی شەودا کە دەورەمان گیرابوو، یەک لە دوژمنەکان گوتی، وەرن وەرن لە لای منەوە دەرباز بن. رێگەی داین و کەلاک بە کۆڵەوە دەرچووین. ئیتر لێک بڵاو بووین خۆم و سێ کەس هاتینە قاوەخانەی گردەبەردان، هەشت نۆ بارگین و ئێستر بە بارەوە بەسترابوونەوە. گوتیان، جیازی بووکی حاجی بابەشێخە. دەمم هەڵبەست و بارمان برد و رۆیشتین. گەڕامەوە گوتم بە حاجی بابە شێخ بڵێن حەمەی مەولوود ماڵەکەی برد، چونکە ئەو بۆ هەژدە کەس نۆ نانی ناردبوو. ماڵمان لە عێراق فرۆشت. نامەی حاجی بابە شێخ بۆ شێخ عەلائەدین هات، گرتیانم. ئاخر پووشکەیان لێ سەندمەوە، نەمدەزانی شێخان لەسەر یەکتری دەکەنەوە. گوێگرانی ئازیز و خۆشەویست لێرەدا هاتیینە کۆتایی بەشی پ پێنجی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا بەشێکی تر و شەوێکی تر دێنەوە لاتان